ئەگەر تۆ داوت کرای بۆ پەرلەمانی کوردستان لە بەردەم سرودی ئێ ڕقی بە هەڵسیتە سەر پێ سرودی ئێ ڕقی من زۆر بەڕاشکاوانە باسم کرد کە چەند بڕگەیەکی تێدایە شەرعی نییە و لەگەڵ لیژنەی فتوای باڵاش قسەم کرد لەگەڵ سەرۆکی زانایانیش مامۆستا عبدوڵا قسەم کرد وتم پێویست ناکە لەسەر شتێک کە پێچەوانی شەریعەتە ئیسرار و داکۆچی بکرێ بگۆڕدرێ بە کەلیمەیەکی تر